بەشی حەڤەیەم سەرهەڵدانی ڕۆمانتیک گەرچی سەرهەڵدانی ڕۆمانتیک لە هوەرەکانی بەرجەستەییدا لە ڕووی پێگاتن و گۆڕانکاری شێوەکانیەوە دەرکەوتنێکی ماوە کورد بوو بەڵام لە ڕووی لێکۆڵنەوەی فەلسەفیەوە وەک پایەگە و خاوەن مڵکی بەکارهات چونکە ڕوانگەی قوتابخانەی ڕۆمانتیکیان لە دژایەتی تەواو لەگەڵ ڕوانگەی قوتابخانەی کلاسیکدا دیاریکرا و سربەخۆ دروست کرد لە بەرامبەر هوەری و ئەدەبی کلاسیکدا کە داڕێژرا بوو لەسەر ڕسمیەت سونەت یەکسانی جێگیکردنی هاوسەنگی ناوڕۆکی بەرز زاڵبوون بەسەر خۆتدا بەڵێندەری بە دین و ئەخلاق، ڕێزگرتنی عەشق، ئەندازەداری، دەربڕینی تێروتەسەل و بەشکۆ، خاوەنی مۆرکی بەرز و قارەمان پەرستی، هونەر و ئەدەبی ڕۆمانتیک، ئازادی ئەندێشە، تاکێتی هونەری یان کەسایەتی سنوور بەزاندنی چوارچێوە، جۆش و خرۆش، ڕاز و خەون، سستی و دادوەری، خەمخۆری ژێدەستان، هەڵبژادنی ناوەڕۆکی ئاسایی و دەربڕینی ئاسایی، دووری لە سارا و گوند و دەشت، لە هەموویان لە پێشتر دە ڕەنگینی ئیحساس لەسەر ئاوەزیان دامەزراند. قوتابخانەی ڕۆمانتیک لە هونەرەکانی بەرجەستەی کە ئەم بەشە بۆ ئەوە تەرخان کراوە، لە کۆتایی سەدەی هەژدەهەم و هاوقۆناغەکانیدا لەگەڵ قوتابخانەی بووژاندنەوەی کلاسیک یان کلاسیکی نوێ بە شێوەیەکی بەشکۆ بەدەست هاتبوو، بەڵام دیارە ماوەیەک درێژی کێشا هەتا لە ناوەڕاستی سەدەی نۆزدەهەمدا بە تەواوەتی یاساکانیەوە بووە جێنشینی کلاسیکی نوێ. بە دەربڕینێکی تر لە هەندێ وێنەکێشانی قۆناغی کلاسیکی نوێدا مەیلی ڕۆمانتیک دیارە، لەوانە تابلۆی مەرگی ژانەڕاڵ ئۆڵف، بەرهەمی بنجامین ست وێنەکێشی ئەمریکی لە بەڕیتانیا کاری دەکرد کۆچکردنی هەزار و هەشت سەد و بیست کە ڕووداوەکانی هاوچەرخی ئاسایی ڕۆژی پیشانی کۆمەڵگە ئەدا. تابلۆی ناپلیۆن لە یافا لە بەرهەمی گروس، وێنەکێشی فەڕەنسی، کۆچکردنی هەزار و هەشت سەد و سی و پێنج. کە تابلۆیەک لە ڕەنج و هیلاکی توشبووەکانی تاعوون پیشان ئەدات، وێنەکێشی تری پێشکەوتووتر لە ئاسایی و داهێنەرانە، کاپلی، هونەرمەندی ئەمەریکییە، کۆچکردنی هەزار و هەشت سەد و پازدە. بە ناونیشانی تام و واستۆن و ماسی قرژ کە لە ساڵی 1970 دروست کراوە و گوزارش لە ڕووداوی ڕزگارکردنی کەسێکی ئاسایی لە زیانی ماسی قرژ یان هەڵبژاردنی ڕووداوی ئاسایی دێنە بەرچاو ڕۆمانتیک لە هونەرەکانی بەرجەستەییدا کاردانەوەی هۆشیارانە بوو لە دژی کلاسیکی نوێ و دەبێت ئەوە بوترێت کە پێشینەی هەندێک لە دەرکەوتنی بە شێوەی سەرەتایی و ئاماژەپێدراو هەتا لە زۆربەی بەرهەمی وێنەکێشانی هۆڵەندی سەدەی حەڤدەهەم، هەروەها هەندێ بەرهەمی ڕۆبنس، میکلانش درەوشاوە بوونە و ڕەنگیان دابۆوە. وێنەکێشی ئەو قوتابخانەیە ڕەنگی درەوشاو و زیندووبەخشیان دەخواست. ناوەڕۆکی گونجاو لەگەڵ خو و عادەتی کۆمەڵگە و ڕوخساری ئاسایی هەڵبژارد. لە پەیوەستبوونی کارگەی وێنەکێشان بە کەنارگرتوو دادەنرێت و، بە سروشتی و دەرکەوتنیشی بە کەنارگوتوو دادەنرێت و بە سروش و دەرکەوتنی بە ئەشقی زیاترەوە و ڕۆژ لە دوای ڕۆژ سەرقاڵ بوون لە جێگەی گونجاوەکان و ڕەگەزی ڕەسمی و بڕیاردراو ڕەگەزی پێکاتی خوڵقاندنی نوێ و ئەنجامدانی بە شێوەی تەکنیکی و بەدەستهێنانی نوێ پیشان ئەرات بە تایبەت گرتنەبەری ڕەسەنایەتی هێڵی لە شێوەی پێگاتنی خەڵقاندنی ئامانجداری کلاسیکی بەتاڵ کردەوە سەرهەڵدانی ڕۆمانتیک بە دیمەنسازی پێگەیەکی گەورەی پێبەخشی و ئەوەیان وەک هۆکارێک بۆ بەدیهێنانی سۆزی پاکی مرۆی و بەرزکردنەوەی پایی ئەخلاقی بەکارهێنا بەرهەمەکانی میلە و گروپی باربرزون لەو قوتابخانەیەدا ناوەڕۆک پەیوەست بوو بە سەدەکانی ناوەڕاست و مەسیحیەت و ئاسیا یان شوێنی تری ئاوەدانی دوورە ئەفسوناوییەکان لە ناوەڕۆکی ئەفسانەیی هاوتاپەرستی و قارەمانی بۆ جۆشتر و هونەرمەندانی تر دادەنرێت. هونەری ڕۆمانتیک لەگەڵ گەڕانەوەی بۆ سەدەکانی ناوەڕاست لە مەسیحەت مایەوە و مەعنەویەتی تازەی وەرگرت و لەگەڵ مێژوو و ڕیشەی ئەو قۆناغە پەیوەندی نزیکی وەرگرت هەتا بیناسازی ڕۆمانتیک لەو کەش و هەوایەدا بە بەردەوامی لە پێی دۆزینەوەی شورا ئەنجومەن بەرەو جیهانی خەیاڵ و بیر و باوەڕی خوداوەند هەروەک ئەوەی کە کەوتە پەنابردن بۆ گوندێکی دووری ئەفسانەی و ئەفسوناوی و بەرهەمی ئەوە بوژانەوەی بیناسازی گۆتیک بوو بە زیادکردنی هەندێ وەرگیراو لە بیناسازی ئاسیای ئیسلامی بەکارهاتبوو لە دروستکردنی بیناکانی تاکەکەسی و تەکنیکیدا ئەوە زیاتر نەبوو لە پەنجاکانی دەست بەکاربرا. بوژانەوەی گۆتیک لە پێش هەموو شوێنێک لە بەڕیتانیادا بەبەرهات و لە دوای ئەوە هەتا گەیشتە ئەمەریکا کە هیچ جۆرە پێشینە و پاشکۆیەکی لەگەڵ هونەری و میانەی سەدەکانی ناوەڕاستی ئەوروپادا نەبوو لە بەڕیتانیا کۆشکی فانت هیل بە نەخشەی جیمز وایت بە شێوەی گۆتیک دروستکرا و کۆشکی ئیسراوبری هیڵ کە بینایەک بوو بە شێوەی کلاسیک بە ئاسۆیی سادە بە نەخشە ڕێژێکی هۆریس واڵپۆڵ گۆڕینی ماهیەتی بەدەستهاتوو بە شێوەی تێکەڵ لە گۆتیکی تەو دەرهات بەڵام نمونەی ڕەسمی و تەواو پێوەی ئەو گەڕانەوەیە بۆ بیناسازی گۆتی بینای پارلیمنت بەریتانی لە لەندەن بە نەخشی دوو بیناسازی بەریتانی چارڵز بێری کۆچکردنی هەزار و هەشت سەد و شەست و دوو گین کۆچکردنی هەزار و هەشت سەد و پەنجا و سێ لە ئیستۆگەن گلبرێت ئیسکان کڵێسەی گەورەی ئەدی جیبارو لە پاریس گە و کڵێسەی سەنت کڵیندڵی دروست کرد هەروا لە لایەنی هەمان سەرنج و گەیشتن بە مێژوی هونەری سەدەکانی ناوەڕاست بووە هۆی ئەوەی کە زۆربەی کڵێسە گەورەکان و بینا دینیەکانی بەجێما و لەو قۆناغە لەوانە سانت شاپل لە پاریس تەواو بکەن یان بیکەن بە مارمار. گرنگترین نموونەی کڵێسەی گەورەی کۆڵۆنیا کە لە سەدەی سیانزەهەم ناتەواو و بە بێ نەخشەی ئەسڵی لە جێی خۆی مابۆوە کە لە توێژینەوەکانی سەرەتاکانی سەدەی نۆزدەهەم ئەو نەخشەیان پەیدا بوو. کڵێسەی گەورەی کۆڵۆنی بە پێی ئەوانەی و پاڵپشت لە سەر شایستەترین مەبەستی بیناسازان بە شێوەی تەواوی خۆی دەرهات. لە بواری بوژانەوەی گۆتیک، بەجێیە کە باس لە باخەوانی و قوتابخانەی ڕۆمانتیک، لەوانە کارەکانی هەمفری تۆن ی بەڕیتانیای کە پلەی پێشەوای هەبوو، ناو بنێن و ئەوە بنەمایەک بوو کە خۆی لەسەر کەش و هەوا سادەکانی ناوەڕاست، بوژانەوەی گۆتیکی لە ناوەڕاستی سەدەی نۆزدەهەمدا زیاد کرد. وێنەکێشانی ڕۆمانتیکیش گۆشەی دڵی بەدین سپارد و ئەو پەیوەندیە بە چەندین شێوای جۆراجۆر شکۆمەند بوو دیاترین جۆری وێنەکێشانی دینی لاسایکردنەوەی یاسا و ڕێسای شێوەکانی تاکەکەسی و وێنەکێشانی سەرەتای ڕێنسانس بوو بە هەمان پێگە بە شێوەی پێش ڕافائیلی ناونرا و بنیادرا لە ئەڵمانیا چەندین دەستەی نادینیان بەرامبەر ولیام ئۆڤێرت لە بەڕیتانیا گروپێک بە ناونیشانی ئەنجومەنی وێنەکێشانی پێش ڕەفائیل بوون جۆرێکی تری وێنەکێشان و ڕەنگی ئاوی هێمایانە ولیام بلیک کۆچکردنی 1970 وێنەکێش و شاعیر و عافی بەڕیتانی لە قوتابخانەی کلاسیکی نوێ پەروەردە ببوو کە لە کارەکانی خۆیدا تێکڕای گریفە گرافیکەکانی ڕەنگی بە هێڵی ناسک و شەپۆلی نەخش و پێگاتی ناڕەسمی و هەیکەلی وەهمی جیهانی دینی و دەروونی خۆی پێناسە کرد، کەسانی تری وێنەسازی هەراسانی گۆستاو دورا، کۆچکردنی، هەزار و هەشت سەد و هەشتا و سێ، لەناوەڕۆکی ئەنجیل بۆ چاپکردن. لە کۆتایدا وەک ئەوەی کە لە پێشدا ئاماژە بۆ کرا، ناسکترین شێوە دەرخستنی سۆزی دینی دیمەنسازی بوو، ئەیوست بە شێوەی سادە و شوانکاری باربۆنی لە فەڕەنسا لەگەڵ ئامانجگەری هێنانەوەی یادی وێنەکێشانی ئەڵمانی وەک ڤۆن هیسی و ئوتوڕ و ڕەنگە لە دروستکردنی دیمەنی گوندنشینی لە ڕۆمی سەدەی ڕابردوو یان بە وێنەکێشانی گوستاو کاروس لە وێرانەکانی غوربەتلێدراوی مێژووی یان دەیوست کە هەستیاری و دیقەتی ڕای وێنەکێشانی بەڕیتانیا وەک بانینگتن و کانستێبێل و داهێنەرتر و ئازاتر لەو دوانە تورنەر، کۆچکردنی هەزاری 1851، لە پیشاندانی تایبەتمەندییەکانی درەوشانەوە، مەخاڵەتی تێروپڕی و مانگ ئاسای پرشنگداری کەش و هەوا. پێویستە ئەوە بوترێ کە ئەوانە هەموویان لە چەرخی شۆڕشی پیشەسازیدا ناچار بوون لە دەسەڵاتی دڵەڕاوکی و ترسێنەری ئوتومبێ بەرەو پەناگەیەک بۆ داوێنی ئارام بەخشی مەسیحیەت و سروشت بڕۆن. لە ناوەڕۆکە بەکارهاتووەکانی تر لە وێنەکێشانی ڕۆمانتیک پێناسەی سۆز و ئەزموونی مرۆیی وەک ڕەحم و ترس و دارددەری و نیشتیمانپەرستی و فیداکاری و توندوتیژی و دەمارگیری یان پیشاندانی ڕووداوەکانی ئەو ڕۆژگارە و دروستکردنی پەیکەری کەسە بەناوبانگەکان یان بەرجەستەکردنی ئەو تابلۆیانەی باسی لە ژیان و خەڵکی ئاسایی دەکرد. لە دیدی وێنەکێشەکانی فەڕەنسییەوە، ئەلجەزیرە لە داگیرکراوەکانی ئەو کاتەی فەڕەنسا نموونەی سەرمەشق بوو، کە ئێستا چەند نموونەیەکی دیار لەو جۆرە بەرهەمانە باس دەکەین. پەیکەری مارشاڵ نەی لە فەرماندەکانی ناوداری ناپلیۆن لە بەرهەمی پەیکەتاشی فەڕەنسی ڕووت کۆچکردنی هەزار و هەشت سەد و پەنجا و پێنج، پێنج، وێنەکێشی گەشتیارەکانی کلک میدوز، کاری ژیریک و فەڕەنسی، کۆچکردنی هەزار و هەشت سەد و بیست و چوار، لەسێدارەدانی ماردلیۆنس، بەرهەمی گۆیا، کە باسکردنی تێپەڕی و زۆربەی بەرهەمەکانی دی لا کروا، وێنەکێشی داهێنەر و خاوەن جەماوەری فەڕەنسی و یەکێک لە ڕابەرانی سەرەکی بزووتنەوەی ڕۆمانتیک، کۆچکردنی هەزار و هەشت سەد و شەست و سێ، و کوشتاری جینیۆس، لە ڕووداوەکانی جەنگی سەربەخۆی یۆنان دژی دەوڵەتی عوسمانی و ئازادی لە حاڵتی ڕابەری میللەت لە ڕووداوەکانی شۆڕشی 1920 دا لە فەڕەنسا تابلۆی پڕبزوتنەوەی هەوڵی ڕاوکردنی شێر و وێنەکانی تریشی لە ژیان و خەڵکی دوورگە کە دیسان پیشاندانەوەی هەمان جۆش و خرۆش و حەزی هونەرمەندانی ڕۆمانتیکە بە ئەفسانە و ئەفسونی ئاسیا. پەیکەتاشی ڕۆمانتیک شێوازەکانی و ئامانجەکانی و بە شێوەیەکی گشتی دەرخستنی هونەری خۆیان لەگەڵ بەرژەوەندی کارەکانیشیان ڕێک نەخست، بە واتایەکی تر ئەو توانا و جوڵە و پێشکەوتن و وزەی کە دەبوایە لە پێکهاتەی ڕیزبەندی هەرجۆرە بەرهەمێکی ڕۆمانتیکی شکۆمەند بێت، لە مەودای توندوتۆڵی وەستانی پەیکەرسازی بەرد کانزا و هاوشێوەکانیان وەستا و چەق بەستوو مایەوە و نەیانتوانی ماهییەتی خۆیان بە ڕواڵەت بگەیەنن. واقیعگەری، پێش ئەوەی کە پێناسەی دەستەواژە و لێکدانەوەی شێوەی واقیعگەری بێتە ئاراوە، پێویستە ئەو خاڵە لەبەرچاو بگیرێ کە لە پێش ئاوابوونی ڕۆکۆکۆ و برەوی کلاسیکی نوێ هەتا کەمتر لە یەک سەدە دوای ئەوە، هیچ یەکێک لە شێوەکانی چەند ڕەگەزی لە یەک لە دوا یەکی یەکتر دەرکەوتوون، سەرانسەری پێشکەوتنی هونەرییان لە وڵاتی ئەوروپا بۆ خۆیان تەرخان کردووە بەڵکو تەنیا لە ماوەیەکدا توانە و برەوی زیاتر بەدەستێنا بێ ئەوەی کە ڕاستەوخۆ ڕوونتر لە سەدەکانی سەدەی نۆزدەهەم کاتێک کلاسیکی نوێ لەو پەڕی فەرماڕەوایی خۆیدا بوو وەک ئەوەی کە پێشتر تێپەڕی نەوەک تەنیا ئازادی خوازان بەرهەمەکانی خۆیان لە مەدانی هونەری پێشکەش دەکرد بەڵکو ئارزومەندی گەورەی دوو قناوەخانەی ڕۆمانتیک و